و یەک دەستی پێکرد بۆ چل و پێنج یابان وڵاتێک بوو هەڵخزابوو بە ئەمریکادا بە تایبەتی لە جزیرەکانی هاوای ئەمریکی فڕۆکەکانی یابان قەسفێکی زۆر خەستی ئەمریکیەکانیان کردن چوار هەزار سەربازی ئەمریکیان کوشت ئەمەریکا تا حەدێک پاکانەی بۆ ناکرێ بەڵام ئەمە تاریخ نووسیوێتی گەیە گیانی کە چەکی ئەخیری بەکار بێنێ ئەگینا لەوانەیە یابان بیڕوخێنێ بۆیە دوای مەشوەرەت و ڕاوێشکردن بڕیاریان دا کەوا قمبەلەی زەڕە بدەن لە یابان لە دوو شاری هیرۆشیما و نەکازاکی لەم دوو شارەدا یەکەم جار درا لە هیرۆشیما دووەم جاریش لە نەکازاکی نزیکەی 224 هزار زیاتر ئینسان کوژران هەتا ئێستەیش ئاساواری ئەو دوو قومبەرەیە هەر ماوە مرۆڤی شێواو سەرەتان ئەنوا نەهامەتی و نەگبەتی لە چل و پێنجەوە تا ئێستاکێ بەردەوامە ئیمپڕاتۆری یابان دوای شانزە سەعات زانی چی ڕوویاوە، چونکە ئەو شارە هەرچی مەرکەزی ئیتیسالاتی یابان بوو لە هیرۆشیما بوو، هەرچی پەیوەندی کرد نەبوو، دوایی خەبەریان نایە قوربان ئەمەریکا لێ یاوین و دوو شاری وێران کردووین. زۆریان هێنا بۆ یابانیەکان ئینجا شعبی یابانی بیریان کردەوە چی بکەین تیا بچین بەردەوام بین لە شەڕ تەسلیم بین چی بکەین ئیمپراتۆر هاتە بەردەمی گەل طبعا ئیمپراتۆری ئەوان کەم دەرەکەوێ یعنی نەوعێک هەیمەنەی هەیە وەکو خوا سەیریەکە نەعوذ بالله زۆر پیرۆزە لەلایەن هاتە بەردەم گەل و وتارێکی خوێندەوە بۆ جەماوەر لەو کاتەیا ئیمپراتۆر ئەم وتارە ئەخوێنێتەوە، کۆمەڵێک لە قادەی عەسکەری و سیاسی ئەم وڵاتە گوێ قوڵاخن بزانن چی بکەن کە ئیمپراتۆر وتی بە خەڵکی یابانی وتی یابان بە بەرمانەوە نەماوە و توانامان نییە چیتر تەحەمولی شەڕ بکەین یا ئەبێ دوو سەد هەزار ئینسان دوو سەد ملیۆن ئینسانی یابانی عفوا یا ئەبێت یابان سەد ملیۆن یابانی بکا بە قوربانی ئینجا ئەمریکیەکان تێر بخۆن لە خوێن و بێزار بن لە شەڕ و واز بێنن یا ئەبێ تەسلیم بین و شەڕ بۆسێنین سەد ملیۆن یابانی بۆیە بڕیارمان دا تەسلیم ببین و جەنگ بوەسێنین لەم کاتە کۆمەڵێک سەربازی یابانی ڕازی نەبوون بەم قسە لە کەناراوەکانی ڕۆژهەڵاتی یابانەوە هەر بەردەوام تەقەیان نەکرد وتیان ئێمە گوێ بەم بڕیارە نادەین وتی هیچ هیوایەکی سەرکەوتنمان نەماوە ئیمپراتۆر وتی ئەوە قسەی ئیمپراتۆر وەزیری دەرەوەی یابانی کە ناوی ماموڕو بوو ئیمپراتۆرەکەیش ناوی هیرۆ هیتۆیە بەس مرد لە هەشتا و نۆیان مرد مامۆرۆ هات بۆ ناو کەشتی جەنگی گەورەی ئەمریکا بۆ ئەوەی پەیماننامەی تەسلیم بوون ئیمزا بکا لە بەردەمی جەنەراڵە ئەمریکیەکان هەندێک لە فەرماندەکانی جەیشی یابانی ئینتیحاریان کرد تیان تەحەمول لێوە ناکەین خۆیان کوشت هەندێکی تریش لە فەرماندەکانی یابان هاتن بۆ لای جەنەراڵەکەی ئەمریکا کە قائیدی حرب بوو لەسەر یابان ناوی دۆگلاس مارک بوو وتیان یەک داوامان هەیە لە تۆ بەس حەزەکەم ورد گوێ بگرن تکا دەکەین هیچ بەرپرسیارەتیەک مەخەنە سەرشانی ئیمپراتۆر ئێمە بەرپرسیارەتی جەنگ و بڕیارەکانی جەنگ هەڵدەگرین قایدە عسکەریەکان وتیان تکاتان لێەکەین هیچ مەسئولیەتێک مەخەنە سەرشانی ئەو مەڵێن خەتای ئیمپراتۆر بووە ئێمەین تەحملی مەسئولیە دەکەین ئەمە فەرماندەکانی جەنگی یابان ئاوا دیفاع لە گەورەکەیان ئەکەن و ئاوا تکای بۆ دەکەن لە لای جەنەراڵ ئەمریکیەکە لە سەرەتای شەڕەکەوە یابان مەجلیسێکی دامەزراندن بوو بۆ قیادەی جەنگ شەش کەس بوون پێیان ئەڵێن شەش پیاوە گەورەکە شەش پیاوە گەورەکە یەکێک لەوانە سەرۆک وەزیرانی یابان، سەرۆکی وەزیری دەرەوە، وەزیری دیفاع، قائیدی عام، سەرۆکی ئەرکان، وەزیری بەحری یابان. ئەم شەش ئینسانە گەورە و بلیمەتە یعنی قیادەی شەڕەکەیان دەکرد لەگەڵ ئەمریکا. ئەم شەش کەسەش لە ژێر چاودێری ئیمپراتۆرا بوون خەبەریانەدا بەو ئیعازیان لەو وەرەگرت کە ئەو کاتە ئیمپراتۆر تەمەنی چل ساڵ بوو تەنیا چل ساڵ فەرماندە سەربازی و سیاسیەکان خەمی گەورەیان ئەوە بوو ئیمپراتۆر لە سێدارە بدرێ ئەمریکیەکان بیکوژن یا سوکایەتی پێ بکەن بۆیە تکایان کرد لە جەنەراڵە ئەمریکیەکان وتیان تکات لێ دەکەین وەکو لە پێشەوە وتم هیچ تەحەمولی مەسئولیەتێ مەخەنە سەر شانی پراتۆر هەمووی تاوانی ئێمەیە بەڵام ئەمریکیەکان بڕیاریان دا لە گوڵێ کاتری پێنەڵێن و نەیشی گرن وتیانە ڕۆین لە خزمەتی ئەدا نیشین چایەک ئەخۆینەوە بە یەکەوە بەعزێ قسەی لەگەڵ ئاکەین و چونکە ئەیانزانی شەخسیەتی مەعنەوی ئیمپراتۆر لای یابان یعنی چی وبالفعل واشیان کرد ئیمپراتۆر لە دوای چاخواردنەوەکە پێی وتن منم ئەو کەسەی ئۆباڵی جەنگ هەڵدەگرێ بەڵام تکاتان لێ دەکەم ئێوە سزای گەلی یابانی مەدەن سوکایەتیان پێ مەکەن چونکە گەلی یابان بێتاوانە ئەگەر گەورە ئاوا خەمی گەل بخوا فەرماندەی عەسکەری و گەلیش ئاوا خەمی گەورە بخوا وڵات لێ قۆمێ تووشی ئەم ڕۆژە ڕەشە بێ ئەم وەڵامە ئیمپراتۆر تا ئێستەیش لە مێشکی یابانیەکانە ئەخولێتەوە وەک نەقش جێگەی خۆی گرتووەتەوە ئەو پیاوە گەورە هەموو ئۆباڵێکی خستە گردنی خۆی لەبەرەوەی ئێمە سوکایەتیمان پێ نەکرێت لە ساڵی نۆ سەد و هەشتا و نۆ مرد، چل و چوار ساڵ ئیمپراتۆرێتی یابان بوو. یابان لە پاش ئەو شەڕە نەگریسە وێرانکەرە چی کرد؟ پیاوێک ئەڵێ وتم بە یابانییەکان بۆ جنێوتان نەدا بە ئەمەریکییەکان وایان لێکردن وتی ئێمە لە بیری جنێوان نەبووین ئێمە لە بیری ئەوا بین چۆن هەڵسینەوە چۆن خۆ بگرینەوە جنێو هینی پیاوی ترسنۆکە ئەوەنەی جنێو لە کوردستان نادرێ لە هەموو لە هەموو کورەی ئەرزا جنێو نادرێ پیاوی دۆڕاو جنێوەدا یابان ئێستا ئەگەر یەکەم نەبێ لەسەر ئاستی دنیا یەکێکە لە وڵاتە یەکەمەکان لە ڕووی عسکەری و لە ڕووی ئابووری و لە ڕووی تەکنۆلۆژی و لە ڕووی چی و چی و چیەوە شەعبی کوردی ئەبێ لەم حکایەتە و لەم ڕووداوە دەرس وەرگرین هەم ئێمەی میللەت هەم ئەوانەش پێیان ئەڵێن بەرپرسی کورد هەم ئەوانەش و ئەبێ بزانین ئەمەش تەواوە بێ ئەم وەزعەیش تەواوە بێ بەڵام کەی ئەوە لە عیلمی خوایە و ئێوەش ئەبێ پەلەتان نەبێ چونکە دڕک و داڵی زۆرمان چاندووە ئەبێ هەنێکی دروێنە بکەین من ئەڵێم ئەم ڕووداوانەی شانزەی دە ئەگەر تەنیا یەک سوودیان هەبێ لەگەڵ ئەو هەموو سوکایەتەی بە کورد کرا بە ئاڵای کورد بە پێشمەرگە بە کەرکک بە دووسخورماتوو بە هەموومان کرا ئەگەر ئەم ئەم نیسکۆیە ئەم شکستە یەک سوودی هەبێ لەوە چێ کورد بەسی بێ ئەویش ئەوەیە بزانێ سەرکردەکانی سیاسەت نەزانن سیاسەت مەدار نین سیاسەت نەزانن سیاسەت مەدار نین بزانێ ئەمانە لە ناو خۆیانە یەک دەخۆنەوە پشتی یەک نین. پێکەنینی سەر تەلەفزیۆنەکان درۆیە، لێرە بەرەو خوار نیە بۆی ڕەسمەکەیان جوان دەرچێ. ئەم میلەتە ئەبێ ئەو عەقڵە بخاتە کار ئەمەی لەبیر نەچێتەوە. بۆ هەموویان ئەڵێم. بەتایبەتی ئەوەی گەورەیە گەورەتر، خواری ئەو خوارتر و هەتا یەتە سەر من و تۆ و باقی میلەتەکە. بە بۆچوونی من دوای ئەوەی چەندین وتارمان دا پێش شەڕ پێش ڕیفراندۆم و دوای ئەوەیش ئێستا دەڵێم بە عەقڵی من چارەسەری ئەم کێشانەی ئێمە لەمانایە یەکەم لە خۆپرسینەوە و بەخۆداچوونەوە و تۆبەکردن لە ستەم و نادادپەروەری و بێ ئەمری خوانەکردن ئێمە خۆمان بە گەلێکی مسلمان ئەزانین هەر کەس دەمەکاتەوە ئەڵێ شەعبی کوردی لە سەدا نەوە و پێنجی موسڵمانە ئەوەنەی کفر لە کوردستانی عێراق دەکرێ ئەوەنەی سوکایەتی بە دینی خوا بە شەرعی خوا بە مزگەوتی خوا بە وەڵڵاهی لە مۆنتی کارلۆ ناکرێ لە ڕوسیا و لە ئیسرائیل ناکرێ لەناو شعبێکی مسلمانە لەناو شعبێکی چەپڵە لێدەرە ئێمە ئەبێ ئاگامان لێبێت چۆن شەر لەگەڵ خوا ئەکرێ چی ئەکرێ بە دینی خوا بە یاسای خوا بە شەرعی خوا هەر هیچ حسێبێکمان بۆ خوا نەکردووە هیچ هیچ هەموویمان داوەتە دەست لالۆ ئەمریکا و مامۆ ڕووس ئەوانیش ئەزانن چی ئەکەن سەد ساڵە کورد قوڕەشێلی سایکس بیکۆکە فەرەنسا و بەریتانیا لە مانگی دوانزەی 1950 کۆبوونەوە هەتا حوزەیرانی 1916 شەش مانگ کۆبوونەوە بڕیاری سایکس بیکۆیان دەرکرد دابەشکردنی میراتی دەوڵەتی عوسمانی و ئەوەی کەوا دوای ڕوخانی دەوڵەتی عوسمانی میراتەکەیان بەشکرد گەورەترین زەرەرمەند لە مێژووی مرۆڤایەتیا کورد بوو کە تەقسیم کرا بەسەر ئێران و تورکیا و دوو وڵاتیش کە تازە دروستیان کردن عێراق و سووریا و گۆشتی قوربانیان لێکردین تا ئێستا زلهێزەکان سەیرمانەکەن ئەزان ئەڵێ چی ئەڵێ نیگەرانین پێمان ناخۆشە حەزی پێ ناکەین ئێمەش عەشایری بیرەکەینەوە عشایری بیرەکەینەوە وازانین ئەبەیەکی تەنی قڕ پێون و باوکەڕۆ بێن و کوردە عزیزەکەی ئێمە و پێشمەرگە ئازاکان ئەوە چۆن واتان یەکەن و نا ئەوان سیاسەتەکەن خزمیان نییە دۆسی دایمیان نییە ئەوە ئێمەین گێلین ڕێزم هەیە منم منم گێلم ئێوە نا ئەوە ئێمەین ساویلکەین فلان و فلان بە دۆستی خۆمانە زانین ئەوا ئاگامان لێبێ ئەگەر تەوبە نەکەین بەڕاستی نەگەڕێینەوە بۆ لای خوا واللهی خوای گەورە و پەروەردگاریش بە هاوارمانەوە نایە هەر لای خوا ماوە دوعاکەین دوعاکانمان گیرا نایە بۆ چونکە ڕابیعی عەدەوی ئەڵێ ئەو تۆبە و ئیستیغفارەی ئێوای کەن تۆبەیەکی تری ئەوێ ئێمە جارێ بەدەست لە گوناح هەڵگرین واز لە تاوان بێنین واز لە دەوام نەکردن بێنین واز لە حەرام خواردن بێنین واز لە تەئیدی زاڵم بێنین میلەتەکە ئەڵێم تۆبە بکەین و بگەڕێینەوە بەڵکو خوا دوعایەکمان لێ گیرا بکە یعنی بیستوتان هەر لێرە باسم کردووە لە زمانی حەزرەتی موسا بێبارانیە دێچن بۆ نوێژە بارانە هەرچی دوعاکەن موسا کەلیم وڵایە خوا قسەی لەگەڵا کردو دوعاکەیان گیرا نابێ و باران نابارێت خوا فەرمی ئەی موسا لەنا ئەو خەڵکە هاتوون بۆ نوێژە بارانە کەسێکی تاوانبار و مجرمی تایە تاوە لە ناوتان هەبێ نایبارێنم دەڵێ خوایە گیان دەی چۆن بزان کێ پێم بڵێ با پێی بڵێم و بینێرمەوە بۆ ماڵەوە ناکرێ تۆبە بکەن ئەڵێ کابرای مجریم خۆیە ناسێ بڕیارە دا تۆبەکە ئەڵێ خوایە گیان تۆبە پەشیمانم بڕیار بێ لەم دەقیقە بە دواوە زڵم لە نێرولەیە نەکەم تا لە خەڵکی بگا اینجا بارانەکە ئەبارێ موسا فەرمێت تخوا خوایە ناوەکەی پێ بڵێ ئەڵێ جا من ئەو بە گوناحباری ناوەکەی پێ نەوتی ئیسا تۆبەی کردو چۆن ناوەکەی پێ ئەڵێ لەبەرەوە بێ ئێمە وریابین ئێمە لە حاڵەتێکاین دەستمان لە ئەرز بڕاوە زۆریش پەیوەندیمان بە ئاسمانەوە بە قوت نییە بۆیە تۆبەکردن و وازێنان و گەڕانەوە بۆ لای خوا یەکەم چارەسەرە جای تر با سیاسەکان بڵێن مەلاتایە لە گوێی کەروێشکا خەوتووە من ئەقم چێ بەسەرەوە عەقڵی من وا ئەیبڕێ دینی من وام پێ ئەڵێ وەری ئەگرێ وەری بگرێ وەری ناگرێ بڕۆ ئاوی سارد خۆ ئاو هەڵیخوڕێنێ بەڕاستی بەکاربەدەستان و هاونیشتمانیانەوە زۆر سنووری خوامان بەزاندووە یەک تۆز حیسابمان بۆ بەرنامەکەی خوا نەکرد هەر ڕۆژەی سوچێکی بەشێکتان لێ دەقرتاند و بۆ ڕازی کردنی داگیرکەران بەڵام ئەوان نەک هیچیان بۆ نەکردین بگرە تاڵان فرۆشیان کردین و خواشمان لێ ڕەنجا خاڵی دووهەم دان بە هەڵەدانان و خۆ بە مەعسوم نەزانین گەورەییە ئێستا ئەم مەسولانەی کورد عیبیان لێ وەک ئەو ئیمپراتۆرە اعتراف بکەن فەرماندەی عسکەری پێشمەرگە وەزیر، حکومەت، سەرۆک، ئەوان عەیبیان لێیە بێنە بەردەمی ئەو خەڵکە ئیعتیراف بکەن، عەیبیان لێیە بە نەنگی ئەزانن دان بە هەڵە دانان و خۆ بە مەعسوم نەزانین گەورەییە، گەورەمان ئەبوبەکری سدیق خوای لێ ڕازی بێ ئەفەرمێ هەر چاکە و سەرکەوتنێکتان بینی ئەوە لە خواوەیە، هەر هەڵە و شکستێکتان بینی ئەوە لە من و لە شەیتانەوەیە. لە گوێم بکەن تا من لە گوێی خوا ئەکەم لە ناوتانا، بێگوێیی خوام کرد لە گوێم مەکەن. ئەبو بەکر بەمە گەورەیە خاڵی سێم داوای لێبوردن کردن لەگەل و نەتەوەکەتان نیشانەی زیندوێتی و هەستکردنە بە بەرپرسیارێتی مرۆڤی پێ گەورە دەبێ نەک حەیاچوون و بچووک بوونەوە ئەو حیزبانە بەرپرسی ئەو حیزبانە هەمووی ئەوەی خۆز خۆی زۆر بە بێتاوانە زانێ ئەوە بێت داوای لێبوردن بکات لەو خەڵکە بڵێ ئێمە بەڕاستی پەنی زۆرمان دا بە ئێوە حەقی ئێوەمان زۆر پێشێل کرد درۆی زۆرمان کرد لەگەڵ ئێوە ئابەوە ئەم میلەتە زینۆ بێتەوە یێتەوە سەر پێ ئەزانێ کەسێکی تای ئەتیراف بە گوناه بکە چوارەم گوزەشت و لێبوردەیی گەل و لایەنی مافخوراویش لە بەرامبەردا نیشانەی دڵسۆزی و ڕاستگۆییە لە هەڵوێستەکان، نەک چیڕکردنەوە و کای کۆن بە باکردن و کولاندنەوەی زامەکان و خوێتیەکردنی. ئیستا ئەوان لەو لاوە حیز ناکەن، ئەمانیش لەم لاوە یەک دوانێکی تریان شەو تا بەیانی ئایکوتن، مێشکی ئەم خەلیان خەڵکان کون تێکردووە ئەڵێ کوردستانیان بۆ ڕزگار کردین کاکە خۆ تۆش لە پاڵی ئەوا بووی ئەو هەڵەی کرد کردی تۆش هەڵە و کرد نەوکرد هەردووکتان هەڵەتان کردە دەوەرن هەردووکتان داوای لێبوردن لەو میلەتە بکەن تۆ چیو کردووە وازانی ئەو پەنیاوە تۆش برا پەنی کەس خۆی بە معصوم نەزانێ کەس خۆی بە گەورە نەزانێ هەمومان من ئەڵێم منی مەلا تاهیر و مەلاکان بەر لە هەموو کەسێ ئێمە بەشی تاوانمان هەیە لەو هەرێمە بە چەپڵەی ئێمە، بە بژی بژی ئێمە، بە گەورەم گەورەی ئێمە ئەو دنیا وای لێ هاتووە، خۆ لە خۆیەوە نەفڕیوە و نەچووە بۆ ئاسمان. پێنجەم ئاشتبوونەوەی گشتی چین و توێژەکانی گەل دوای ئەوەی قیامەتە بچکۆلەیەکمان بە چاوی خۆمان بینی. وە بۆمان دەرکەوت، یەک. کەس پشتیوان و دۆستمان نییە لە تەنگانەدا. دوو. بەرژەوەندی لە پێش مرۆڤایەتی و مافی مرۆڤ و دیموکراسێت و گشت دروستمە بریقەدارەکانەوەی ئەمانەمان بۆ دەرکەوت. سێ. هەموو ناکۆکەکان و دوژمنەکانی دوێنێ بوونە یەک. یەک بەرە و دوژمنی کورد. چوار، کەلێن و ناتەبایی و ناکۆکیەکانیان قۆستەوە لە لەوێوە هاتنە ژوورەوە پشتیان شکاندین خەڵک ئەزانێت چۆن سیاسەتەکە سیاسەت فەنی ئیدارەیە کە نایزانی ئەبێ وازی لێ بێنی شەشەم خاڵی چارەسەر، دابەزین لە قسەی خۆ بۆ بەرژەوەندی گشتی گەل و نیشتمان بەرپرس و تاکی پێ گەورە دەبێ. رسول اللە لە جەنگی بەدردا شوێنێکی دیاری کرد بۆ سوپاکەی، بەڵام سەربازێک بە ناوی حەباب پرسی، قوربان ئەمە خوا ئەمری پێ کردی لێرا بی یا رەئی و بۆچوونی خۆتە؟ فەرمووی، رەئی و بۆچوونی خۆمە. فەرمووی، قوربان ئەم شوێنە بە عەمەل نایێ. ئەی چی بکەین؟ وتی، با بڕۆینە ئەوێ. لە گوێی کرد. ئافەرینی کرد. نەک بڵێ تۆ خاینی چۆن لە قسەی پێغەمبەر دەرەچی ئەمە عەقڵە ئەمە سەلیقەیە ئەمە حربە لە سڵحی حودەیبیە رسول الله صلی الله عليه وسلم زۆربەی مەرجە قورسەکانی قورەیشی قبول کرد حتا رازی بوو نەڵێن محەممەدی رسول الله بڵێن محەممەدی کوڕی عەبدوڵڵا رازی بوو نەنووسن بسم الله الرحمن الرحیم بڵێن بسمیکە اللهم ڕازی بوو بەمانە ڕازی بوو هەر مسوڵمانێک چووە بۆ ناو کافرەکان نەیگێڕنەوە بەڵام هەر کافرێکی مەکە هات بە ناوەمان بیگێڕنەوە بۆیان سبحان الله لەم ئەم تەنازولانە جا سیرکە عقلی وەکو علی کە ئەڵێن علی مدینە العلم پێغەمەری خوا فەرمێ قسەیەکە مەشهورە من شاری علم و عەلی دەرگاکەیەتی علی ئەڵێ وەڵایی من ڕازی نابم ئەو بسم الله الرحمن الرحیم بکوژێنمەوە پێغەمبەر خۆی کوژێنێت وەڵایی ڕازی نابم محمد رسول الله کەی لێ بکوژێنمەوە پێغەمبەری خوا خۆی کوژێنێتەوە ئەنووسێ بنووسە محمدی کوڕی عبدالله عمر خوای لێ ڕازی بێ ئەڵێ رسول الله ئەم تەنازل و باجە چیە بیدەین ئەبو بەکری صدیق ئەڵێ عەلا ڕسلیکە یا عومەر عومەر لەسەر خۆ بە ئیمان هەیە ئەم پیاوە پێغەمەری خوایە ئەڵێ بەڵێ ئەڵێ دەی ئەم پیاوە خوا وەحی بۆ ئەنێرێ لە خۆیەوە هیچ ناکا تەسلیم بە ئەڵێ وتم باش دەی دوای ئەوە خوا لە قورئانا سورەتێکی ناردە خوارەوە فەرمێ ئینا فەتەحنا لەکە فەتحەن مبینا ئەی پێغەمبەر بۆ تۆ و بۆ ئەوانەی لەگەڵتا بوون بچن بۆ عەمرە بۆ مەکە ئێمە فەتحی مبینمان پێدای علەما ئەڵێن مەبەسی فەتحی مەکەیە نا زۆرینەی زۆری زانایان سڵحی حودەیبیە بە فەتح خوا ناوی بردووە کەواتە مەرج نییە هەموو کاتێ سووربوون لەسەر قسە و نەگەڕانەوە دوا شکست بێ نا جاری وایە گەورەییە ئەوە نمونەی زیندووە لە ئەمری واقعە لە ئەرزی واقعە لە بازاری حربە لە بازاری سڵحە لە بازاری سیاستە حوتەم تا دە ساڵی تر بۆڵە بۆڵ بکەین و قسەی ناشیرین و نەشیاو بە یەکتر بڵێین، یەک زەڕە بۆ پێشەوە ناڕۆین. کەواتە با لە بری قسە و قسەڵۆک، بیر لە نەخشەی سەرفەرازی و سەرکەوتن بکەینەوە. عەقڵەکانی کورد، ئەوانەی حسێبیان بۆ نەکراوە، با لە کەنارەوە بکەونە کار. ژیرەکان. ئابووریناسەکان، زانایان، مامۆستا و دکتۆرەکان، موهەندیسەکان، فەرماندە پێشینەکان کە لە ماڵەوەن با ئەوانە عەقڵیان بخەنە کار، شتێک داڕێژن بۆ ئەو کوردە بڵێ ئەگەر وا بکەین نەجاتمان ئەبێ، ئەگەر وایش نەکەین تیاچوونی خراپتر یەخەمان ئەگرێ. هەشتەم، بەرپرسانی هەرێم و حکوومەت، سەرکردەی حیزبەکان دوو ڕێگا لە بەردەمیان دایە. یەکەم، وازهێنان و دەستلەکارکێشانەوە و بوواردان بە کەسانی تر، جڵەوی کارەکە بگرنە دەست و بەرەو کەناری سەلامەتی بیبەن، بەمەش ناوێکی باش و پاشەڕۆژێکی باش بۆ خۆیان تۆمارەکەن. دووهەم، سووربوون لەسەر پلە و پۆستەکانیان و ڕازیبوون لە عەقڵی خۆیان و نەهامەتی و نەگبەتی زیاترهێنان بەسەر ئەم گەلە بێکەس و بێدەسەدا، وەختێکیش ڕۆژیان ئاوا دەبێ بە جنێو و پەتپەتی و لەعنەت ڕەوانەی زبڵدانی مێژوو دەکرێن وەک سەرکردە دیکتاتۆرەکانی ڕۆژهەڵاتی ناوەڕاست و دنیا. نۆیەم لە ڕوخان و بێهیوا نەبوون لە ژیان و سەرکەوتن و بە ئاوات گەیشتن لە ئایندەدا بە ئێواڵێم نابێ بڕوخین نابێ ئەمە لە دەست بدەین پیاوێکی ڕیشتپێ ڕەفیقمە لەم مزگەوتایە ڕۆژێک باسی حادیسەیەکمان کرد وتمان زۆر قورسە وتی مامۆستا وتم بەڵێ وتی ئیجازە دەی قسەی بکەم وتم فەرموو وتی ئەگەر ئینسان شەو لە ماڵا دانیشێ کارەبا بکوژێتەوە چیەکە وتم نازانم وتی ئەگەڕێ بزانێ لە بنی پەنجەرەیەکۆ لە گێجەنەی دەرگایەکۆ تروسکاییەک ناکا بەدی تا بڕوا دەرگاکە بکاتەوە وتم بەڵێ ئیمڕۆ ئێمە ئەبێ قسەی ئەو پیاوە بکەین ئەبێ بگەڕێن بۆ تروسکاییەک تاریکیەکان باس مەکەن بۆ تروسکایی بگەڕێن بۆ ئایندە بگەڕێن ئینشاڵا تەواوە بێ دنیا یومان یوم لەکە و یوم علیک دنیا دوو ڕۆژە ڕۆژێکی بەسەر تۆی ڕۆژێکی بۆ تۆێ ئێمە بیست و شەش ساڵە بۆ ئێمەیە کورد دەیان قەتڵ و عام و بەسەردا هاتووە ڕۆژی ڕەشی زۆری بینیوە پاشقلی زۆری لێدراوە معامەراتی نێودەوڵەتی و اقلیمی زۆرمان بەرامبەر کراوە بەڵام هەڵساوینەتەوە گوڕمان خواردووەتەوە دڵنیابن ئەم جارەش هەڵسانەوە نزیکە دۆزی گەلەکەمان بازی گەورەی داوە بە دووربینی و نەفەسی درێژ دەگەین بە ئاوات بە حەول و قوتی خوا خاڵی دێم پێشمەرگە نەشکاوە پێشمەرگە ترسنۆک نەبوون و نایش بن ئەوە بڕیاری سیاسی و ناکۆکی سەرکردە و بەرپرسەکانە نەی پێکاوە و شکستی هێناوە ئەوە گەلە کۆمەی سێ دەوڵەتی دەوروبەر و گڵۆپی سەوز هەڵکردنی زلهێزەکانە ڕێوی دەکا بە شێر و شێر دەکا بە ڕێوی لە مێژووە ڕووداوێک باسەکرێ جا هەندێک کەس کە من هەندێک حکایەتە گێرمەوە ئەڵێم بەلا ئەم حکایەتە و لە کوێوە هێنا بابە ئەمە پێ بڵێن حکایەتی ڕەمزی قیسەی ڕەمزی پێ ئەوترێ ئەگەر کەسێ خوێنەوار بێ ئەزانێ ئەنا کەروێش چۆن قسەیەکە بزن چۆن قسەیەکە ئەمە قیسەی ڕەمزیە ڕەمزی ئەڵێن لە زەمانی زووە شەڕێ ڕوویە لە بینی هەزار شێر و هەزار ڕێویە دەستی لێ وەرەگرین ئێمە وامان لێ قۆماوە ئەنا پێشمەرگە هەمووی شێرە ئامادەیە خۆی با بەکوشت ئامادە نییە میلەت و ژن بکەوێتە ژێر پۆستاڵی خەڵک و لێقۆمانی بەسەرا بێ بەڵام هات ئەبێ وریابین ئەبێ ئاگامان لە خۆمان بێ ڕۆژێک دێت بە حەول و قوتی خوا بە ئاواتی خۆمانەگەین دێت ئەڕا بۆ فەلەستین. پیاوێکی هیندی بوو، عالمێکی زۆر گەورە، نزیکەی سەد ساڵ تەمەنی بوو، لە نزیکەی نەوەد و نۆ عەمری خوای کرد. ئەڵێ چووم بۆ مەقەڕی منەزەمەی تەحریری فەلەستین، لەوێ دانیشتبووم لەگەڵیانا. گەنجێک لە لاوە پێی وتم مامۆستا کەی ڕزگارمان ئەبێ؟ بۆ ڕزگارمان نابێ؟ بۆ؟ ئەڵێ منیش وتم ڕۆڵە تانجیەک و ئاسکێک هەبوون. بەردەوام ئەو تانجیە ئەو ئاسکەی ئەفڕاند نزیکە بوویەوە کلکی بگرێ بەڵام بۆی نەگیرا ڕۆژێک تانجیەکە وتی بە ئاسکەکە توخوا بوەسە بایە قسە لەگەڵ ئابکەم ئیتر من وازەیەنم وتی چێ وتی تۆ زانی من بە چەند بەقل و خێرام وتی بڵێ وتی ئەی بۆ ناتوانم بوگرم وتی من بۆ خۆم ڕائەکەم تۆ بۆ ئاغەکە و ڕائەکەی کەوتی بوەسە بێ بوەسی بەس من کەس نییە پێم بڵێ بووە هەتا واتان لێ نەیە بۆ خۆتان ڕاکەن قەرارتان بە دەستی خۆتان بێ ڕۆڵە ڕزگارتان نابێ فەلەستین لە پەنجا و هەشتا ئەو قسەیە کرد و ئێستەیش دوو هەزار و حەڤدە خراپتر بووە خوایە لە گوناهی هەموومان خۆش بی خوایە نەخۆشەکان شیفا بدەی خوایە لێقۆماوەکان فریایان بکەوی ئاوارەکان خوایە گیان زاڵمەکان پشت بشکێنی خوایە مەزڵومەکان دڵ بدەیتەوە خوایە بەهانای ئەم میلەتەوە بێی خوایە خەڵکێکی زۆر لەم کوردستانە تۆی خۆشەوێ